ئەرکی لە چاپدانی گەرتۆتە ئەستۆ بەهیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. بیسەرانی بەڕێز خوشک و برایانی خۆشەویست هەموو کاتێکتان شاد و کامەران ئایا ئەمریکا پێویستی بە سیاسەتی دەرەکی هەیە؟ بەشی یەکەم، ئیمپراتۆریەت بێت یان پێشەوا، ئەمریکا هەر لە لوتکەدایە. وڵاتە یەکگرتووەکان لە سەرەتای هەزارەی نوێدا پێگەیەکی وەهای داگیر کردووە کە هیچ کام لە ئیمپراتۆریەتە کۆنەکانیش بە خۆیانەوە نەبینیوە، ئەوەتا لە چەکسازییەوە تا ئەگاتە ڕێکخستنی کار، لە زانیارییەوە تا ئەگاتە تەکنۆلۆژیا، لە خوێندنی باڵاوە تا ئەگاتە کەلتووری میللی، وڵاتە یەکگرتووەکان بە شێوەیەکی بێهاوتا باڵی بەسەر دنیادا کێشاوە. وڵاتە یەکگرتووەکان بەهۆی ئەو پێگە بەرزەوە کە لە دواهەمین دە ساڵی سەدەی بیستەمدا داگیری کردووە، بووە بە پێکهێنەرێکی بنەڕەتی ئارامی لە جیهاندا. وەک ناوبژیوانێکیش خۆی ئاخنیوەتە ناو ململانێکانی ناوچە گرژە سەرەکییەکان، تا ئەو ڕادەیەی بۆتە بەشێکی دانەپچڕاو لە پرۆسەی ئاشتی لە ڕۆژهەڵاتی ناوەڕاست. خۆ وڵاتە یەکگرتووەکان ئەو ڕۆڵەی خۆی بە باشی گێڕاوە، بەو ڕادەیەی ناوبژیوانی کردن لە لای بۆتە نیمچە نەریتێک، هەندێ کاتیش کە لە لایەن تاقمە پەیوەندیدارەکانەوە چارەی نەویستراوە، وەک ئەوەی لە کاتی کێشەی نێوان هیندستان و پاکستان لەسەر هەرێمی کەشمیری لە تەمموزی 1999 دا ڕوویدا، لەو کاتانەشدا هەر خۆی بە سەرچاوە و زامنکاری دامەزراوە دیموکراتییەکان داناوە لەسەر لەبەری جیهاندا. ئەوەش وای لێکردووە پەیتا پەیتا خۆی وەک دادوەرێک، بەسەر هەڵبژاردنەکانی دەرەوەی ئەمریکاوە دابنێت و سزای ئابووری و گوشاری تر بەسەر ئەم و ئەودا بسەپێنێت ئەگەر پێوەرەکانی بەهەند وەرنەگیرابن. لە ئەنجامی ئەوەی باس کرا هێزەکانی ئەمریکا بە سەرتاسەری جیهاندا بڵاوبوونەتەوە، لە پێدەشتەکانی باکووری ئەورووپاوە هەتا هێڵە گرژەکانی ڕۆژهەڵاتی ئاسیا، خۆ هێندەشی نەماوە ئەو دەستتێوەردانە کاتییانەی ئەمریکا کە لەژێر ناوی پاراستنی ئاشتیدان ببنە پرەنسیپێکی سەربازیی هەمیشەیی. وڵاتە یەکگرتووەکان لە ناوچەی باڵکاندا هەمان ئەو ئەرکە جێبەجێەکات کە هەردوو ئیمپراتۆریەتی نەمساوی و عوسمانی لە کۆتایی سەدەی پێشوودا، مەبەست سەدەی نۆزدەهەمە، جێبەجێیانەکات. واتە پاراستنی ئاشتی لە ڕێی دامەزراندنی چەندین حامییەوە کە ئاخنراونەتە نێوان کۆمەڵە ئەتنیکییە بەگژیەکداچووەکان. هەروەها وڵاتە یەکگرتووەکان لە ڕێی بەدەستهێنانی مەزنترین کۆمەڵگای سەرمایەی وەگڕخراو و سەرنجڕاکێشترین پەناگە بۆ سەرمایەگوزاران و فراوانترین بازاڕ لەبەردەم هەناردە دەرەکییەکاندا، سیستەمی دارایی نێودەوڵەتی خستۆتە ژێر ڕکێفی خۆیەوە. هەروەک کەلتوری میللی ئامریکا، ئێستا پێوەرەکانی جوانکاری لە سەرتاسەری جیهاندا دیارییەکە، تەنانەت لەو کاتانەشدا کە ناوە ناوە بڵێسەی بێزاری نیشتیمانی لێرە و لەوێ سەرهەڵەدا. ئەو میراتیەی لە نەوەدەکانی سەدەی بیستەمەوە بەجێماوە، دژەیەکی لێکەوتۆتەوە. وڵاتە یەکگرتووەکان بە سەرێک بایی هێندە هێزی هەیە کە پێ لەسەر بۆچوونی خۆی و لەسەر باڵادەستی خۆی دابگرێ. ئەوەش زۆرترینی کات ئەو تۆمەتانە ئەوروژێنێ کە تایبەتن بە پاوانخوازی ئامریکاوە. لە هەمان کاتدا زۆر جار ڕێگەچارە پێشنیارکراوەکانی ئامریکا بۆ شوێنەکانی دیکەی جیهان، یان بەرەو ڕووی گوشاری ناوخۆیی دەبنەوە یان ئاڵقەیەکی دووبارە ئەبن لە بنەماگەلێکی سەرتاپاگیری هەڵێنجراوی ئەزموونەکانی شەڕی سارد. سەرەنجامیش ئەگەری زۆر هەیە ئەو باڵادەستییەی ببێتە هۆی نەمانی پەیوەندییەکانی بەو تەوژمانەوە کە کاریگەرییان لەسەر سیستەمی نوێی جیهان هەیە و دواجار ئەو سیستەمە گۆڕن. دۆزی ئەمڕۆی جیهان ئاوێتەیەکی سەیر لە ملکەچی بۆ هێزی ئەمریکا و ڕێزگرتن لەو هێزە دەرەخات، ئەو ئاوێتەیەش هاوشانە لەگەڵ بێزاری، لە چارەسەرییە ئامادەکانی ئەمریکا لە لایەک و ناڕۆشنی ئامانجە دوورەکانی لە لایەکی ترەوە. ئەوەی مایەی گاڵتەجاڕییە ئەوەیە کە زۆربەی جار باڵادەستی ئەمریکا لەلایەن ئەمریکییەکان خۆیانەوە بایەخێکی ئەوتۆی نییە، بە گەڕانەوەش بۆ کەناڵەکانی ڕاگەیاندن و بۆ هەست و سۆزی ناو کۆنگرێس کە دوو پێوەری زۆر گرنگن، ئەبینین بایەخدانی ئەمریکاییەکان بە سیاسەتی دەرەکی هەمیشە لە ئاستێکی زۆر نزمدایە، بەوەش وەک ڕەنگدانەوەیەکی هەست و سۆزە میللیەکانی ئێستا، دانایی سیاسەتمەدارە تەمادارەکان وا لێکا خۆیان لەو وتووێژانە بەدوور بگرن، کە پەیوەستن بە سیاسەتی دەرەکی و بە مەسەلەی ڕابەرییەوە، وەک ڕەنگدانەوەیەکی هەست و سۆزی میللی لە ئێستادا نەک تەحەدا لە پێناوی بەرزکردنەوەی ئاستی تێڕوانینی ئامریکایی. دواهەمین هەڵبژاردنەکانی سەرۆکایەتی ئامریکا سێیەمین پرۆسەی هەڵبژاردن بوو لەسەر یەک کە تیایاندا هیچ کام لە کاندیدەکان بە جددی خۆیان لە مەسەلەی سیاسەتی دەرەکی نەدا. لە نەوەدەکانیشدا بە تایبەتی لە نێو نەخشەسازی ستراتیژیدا برەوی دەستڕۆیشتوویی ئامریکا کەمتر بوو لە برەوی ئەو زنجیرە بڕیارانەی بە مەبەستی ڕاییکردنی دەنگدەرەکانی ناوخۆ دەرەچوون، لە کاتێکدا تەکنۆلۆژیا و دەستکەوتە تازە بەدەستهاتووەکانی پرۆسەی بەرهەمهێنانی ئامریکا هۆکاری ئەو برەوە بوون لە بواری ئابووریدا. هەموو ئەوانەش ئیغرای جۆرێک لە کارکردن بوون وەک ئەوەی ئەمریکا پێویستی بە سیاسەتێکی دەرەکی درێژخایەن نەبێت و توانای هەبێ بۆ هەر حاڵەتێک لە کاتی خۆیدا وەڵام بداتەوە و بەس. وڵاتە یەکگرتووەکان لەو پەڕی هێزیدا لە پێگەیەکدا خۆیە بینێتەوە کە مایەی گاڵتەجاڕیە لە ڕوویەکەوە ڕەنگە قوڵترین گرژیەکانی جیهان نەتوانن برە و بە چەمکگەلێک بدەن پەیوەندیان بە پێشهاتەکانەوە هەبێ. سەرکەوتن لە شەڕی سارددا حەزی خۆهەڵکێشان ئەجوڵێنێ، ڕازیبوون بە هەلومەرجی هەنووکەییش وا ئەکا تێڕوانینی سیاسەت بریتی بێ لە پیادەکردنی ئەو خوێندنەوانەی پێیان ئاشناین بەسەر پاشەڕۆژدا. کایەی ئابووری سەرنجڕاکێشیش پاڵ بە سیاسەتمەدارانەوە ئەنێ تێکەڵییەک لە نێوان ستراتیژ و ئابووریدا دروست بکەن و دواجاریش وایان لێکا کەمتر هەست بە ڕەنگدانەوە سیاسی و کلتووری و ڕۆحییەکانی ئەو گۆڕانکارییە بەرفراوانانە بکەن کە تەکنۆلۆژیای ئەمریکا وەبەری هێناون هاوکات لەگەڵ کۆتایی هاتنی شەڕی سارددا لە خۆڕازیبوونی تێکڕایی و گەشە سەندن هەستێکیان بە توانای ئەمریکا خۆڵقاند کە ئەو هەستە لە ئەفسانەیەکی دووفاقەدا خۆیان نوێنێ سەبارەت بە چەپڕەوان زۆر کەس وڵاتە یەکگرتووەکان وەک ناوبژیوانێکی بنچینەیی سەیرەکەن بەسەر پێشهاتە نێوخۆییەکانی سەرتاسەری دنیاوە، ئەوانە وەها ڕەفتارەکەن وەک ئەوەی ئەمریکا چارەسەری دیموکراتیانەی بۆ هەموو کۆمەڵگاکان پێ بێ بەبێ لەبەرچاوگرتنی جیاوازیە کولتووری و مێژوویەکان. سیاسەتی دەرەکی و سیاسەتی کۆمەڵایەتیش لەلای پەیڕەوکەرانی ئەم ڕێڕەوە فیکرییە چوون یەکن، وەک چۆن ئەم ڕێڕەوە هەر بایەخدانێک بە سەرکەوتن لە شەڕی ساردا بە توندی ئەداتە بەر ڕەخنە، بەو پێیەی هەنگاونانی حەتمی بەرەو دیموکراتیەت و هەروا ڕەوتی مێژوو بە گوێرەی ئەوان خۆیان بەسن بۆ هەڵوەشاندنەوەی سیستەمی کۆمۆنستی. لەلای ڕاستڕەوانیش زۆر کەس وەها ئەبینن کە هەرەسهێنانی یەکێتی سۆڤیەت تا ڕاددەیەک بە شێوەیەکی خۆبەخۆیی ڕوویداوە و لە دەرەنجامی ئەو پێداگیرییە تازەیەی ئەمریکا ڕوویداوە کە لە گۆڕینی گوتارەکەیدا ئیمبراتۆریەتی بەدکاری دەرەکەوێ نەک دەرەنجامی ئەو هەوڵانەی هەردوو حیزب بە درێژایی نۆ کابینە و لە ماوەی زیاتر لە نیو سەدەدا داویانە. بەم شێوەیە ئەمانە بە پشت بەستن بەو تیاڕوانینەیان بۆ مێژوو پێیان وایە دەست ڕۆیشتووی ئامریکا چارەسەری هەموو دەردەکانی دنیایە، واتە سەپاندنی چارەسەرەکانی ئەمریکا بە سەر ناوچە گرژەکانی دنیادا لەگەڵ جەختکردنێکی سەرسەختانە لەسەر ئەو باڵادەستییە. ئەم دوو لێکدانەوەیە، هەردووکیان برەودان بە هاوڕاییەکی درێژخایەن سەبارەت بە جیهانێکی ڕوو لە گۆڕان ئەکەنە کارێکی دژوار. مشتومڕێکی لەم چەشنە سەبارەت بە سیاسەتی دەرەکی بەسەر دوو بەرەدا دابەشەبێ، لەلایەکەوە هەڵوێستی ڕەفتار جوانی مژدەبەخشانە و لە لایەکی ترەوە دەرککردن بەوەی کە کەڵەکەبوونی هێز خۆبەخۆییانە دێتە دی. مشتومڕیش زیاتر لەسەر مەسەلەیەکی ڕووتە. ئایا سیاسەتی دەرەکی ئەمریکا دوای بەهاکانەکەوێ یان دوای بەرژەوەندیەکان؟ میتافیزیکییە یان ڕیالیست؟ تەحەدای ڕاستەقینەش لە تێهەڵکێشکردنی هەردووکیاندایە. یەکێکیش بە جدی سیاسەتی دەرەوەی ئەمریکا دابڕێژێ ناتوانێ خۆی لە نەریتەکانی ئەو باڵادەستیە ڕێچکەشکێنە گێل بکا کە دیموکراتیەتی ئەمریکی پایەی خۆی پێ بەرز کردوێتەوە بەڵام ناشتوانێ خۆی لە هەلومەرجی شیاوی چەسپاندنی ئەو دیموکراتیەتە لە جێلی بدا. سروشتی ناجیگیری ژینگەی نێودەوڵەتی خاڵی دەستپێکردنی تێگەیشتنی ئەمریکیەکان لە هەلومەرجی ئێستا، داننانە بەوەدا کە گرژیەکانی ئێستا دابڕانێکی کاتی نین لە بارودۆخێک کە خۆی لە بنەڕەتدا خراپ نیە، بەڵکو نیشانەی گۆڕانێکی حەتمی سیستەمی جیهانین. ئەم گۆڕانەش هەڵقوڵاوی گۆڕانکارییەکانی بونیادی نێوخۆیی کاراکتەرە سەرەکییەکانی ئەو سیستەمەیە، هەروەک هەڵقوڵاوی پرۆسەکانی دیموکراتیزەکردنی کایەی سیاسی و بەجیهانیبوونی ئابووری و ئامرازەکانی گەیاندنی ئێستایە. چەمکی دەوڵەت خۆی گوزارشتە لە چەمکێکی دادپەروەری کە شەرعیە دەداتە ڕێ و شوێنە ناوخۆییەکانی و لە بەکارهێنانێکی هێز کە توانای بەدەمەوەچوونی لانی کەمی ئەرکەکانی دیارییەکات، واتە پاراستنی دانیشتوانەکەی لە مەترسیە دەرەکیەکان و گرژییە ناوخۆییەکان. کاتێکیش هەموو ئەو پێکهاتانە لە هەمان کاتدا ڕوو لە گۆڕانەبن، بە چەمکی پێناسەکردنی بێگانەیشەوە، ئەوە سەردەمێک لە وروژان و گرژی کارێکی حەتمییە بێ. لە ڕاستیدا چەمکی پەیوەندییە نێودەوڵەتییەکان خۆی لە خۆیدا چەمکێکی تا ڕادەیەک تازەیە، چونکە وەها پێویستەکا کە بوونی دەوڵەتی نەتەوەیی بناغەی ڕێکخستنی ئەو پەیوەندییانە بێ، بەڵام ئەم چەمکە تەنها لە کۆتاییەکانی سەدەی هەژدەهەم لە ئەوروپا سەری هەڵدا و لە ڕێی ئیمپریالیزمی ئەوروپییەوە بە سەرتاسەری جیهاندا بڵاو بۆوە. لە ئەوروپای چاخەکانی ناوەڕاستدا پرەنسیپەکان تاکەکەسی و کلاسیکی بوون و پشتیان بە زمانی هاوبەش یان کەلتوری چوون یەکەوە نەئەبەست. دەزگای بێرۆکراسیانی دەوڵەتیش نەئاخنرابووە نێوان دەسەڵاتدار و ڕەعیەتەوە، کۆتەکانی سەر دەسەڵاتیش لە دەستورەوە وەرنەگیرابوون، بەڵکو لە نەریت و لە کڵێسای کاتۆلیکی گشتگیرەوە وەرگیرابوون، کە سەربەخۆیی خۆی لە دەست نەدابوو. هەرەو کۆتانش دواجار بە بێ ئەوەی مەبەستیان بێ بناغەیان بۆ فرە بەرەیی و دیسپلینە دیموکراتیەکان داڕشت کە پاش چەندین سەدە برەویان سەند. لە هەردوو سەدەی شانزەهەم و حەڤدەهەمدا ئەو بونیادە لە ژێر کاریگەریەکی دوولایەنەدا هەرەسی هێنا. ئەو چاکسازییەی یەکێتیی ئایینی تێکشکاند و ئەو چاپەمەنییەی کە فرەئایینی ڕوو لە برەوی لەسەر ئاستێکی فراوان کردە پرۆسەیەکی ئاسان. ئەو گرژییەش کە سەری هەڵدا لە جەنگی سی ساڵدا بە چڵەپۆپە گەیشت، ئەو جەنگەی لەو سەردەمەدا لە سەدا سی دانیشتووانی ناوەڕاستی ئەورووپای لەژێر ناوی ڕەفتارجوانیی ئایدۆلۆژیی ئایینیدا قەڵاچۆ کرد. لەم قەسابخانەیەوە ئەو دەوڵەتە نوێیە سەری هەڵدا کە لە ڕێکەوتننامەی پێنسلڤانیای ساڵی هەزار و نۆ سەد و شەست و چوار دا پێناسە کرا. تا ڕۆژگاری ئەمڕۆیش پەیوەندییە نێودەوڵەتییەکان بنەما بنچینەیەکانی ئەو دەوڵەتەیان پێک هێناوە. بنەمای سەروەری بنچینەی ڕێکەوتننامەکە بوو، کە بە گوێرەی ئەو بنەمایە ڕەفتاری ناوخۆیی دەوڵەت و دامەزراوەکانی کارێکن لە دەستی دەوڵەتانی تردا نین. ئەم بنەمایانە گوزارشت بوون لە بڕواهێنان بەو ڕاستیەی کە ڕەنگە هەرچۆنێ بێ دەسەڵاتدارە ناوخۆییەکان توند و تیژی کەمتر بنوێنن لەو سوپا دەرەکیانەی بە مەبەستی گۆڕانکاری بەرپاکردن لەشکر کێشیەکەن. لە هەمان کاتدا چەمکی هاوسەنگی هێزەکان چەند کۆتێکی دروست کرد بۆ هێنانەکایی هاوسەنگیەک کە لە سایەیدا باڵادەستی هیچ نەتەوەیەک لە توانادا نەبێت و بەوەش جەنگەکان لە چەند ناوچەیەکی تا ڕادەیەک تەسکدا سنووردار بوون. سیستەمی دەوڵەتی تازە دەرکەوتووی پاش شەڕی سی ساڵ بۆ ماوەی پتر لە 200 ساڵ و تا هەڵایسانی جەنگی جیهانی یەکەم ئامانجەکانی خۆی پێکا تەنها ململانێی ئایدۆلۆژی سەردەمی ناپلیۆن نەبێ کە بۆ ماوەی دوو سەدە لایەنەکان دەستبەرداری بنەماکانی دەست وەرنەدانە کاری یەکتری بوون. ئەمڕۆ ئەم دوو چەمکە کەوتونەتە بەرهێرش. تا ڕادەی لەبیرکردنی ئەوەی کە مەبەست لێیان سنووردانان بووە لەبەردەم بەکارهێنانی هەڕەمەکییانەی هێز، نەک فراوانکردنی ئەو بەکارهێنانە. ئەمڕۆ سیستەمی وێستڤاڵی ڕووبەڕووی قەیرانێکی پلان بۆ داڕێژراوە بێتەوە، بنەماکانیشی کەوتوونەتە بەر تەحەدا، هەرچەندە تا ئێستا شتێک پەسەند نەکراوە جێگەی ئەو سیستەمە بگرێتەوە. سیاسەتی دەست وەرنەدانە کاروباری وڵاتانی تر وازی لێهێنراوە بۆ چەمکی دەست وەردانی مرۆیی جیهانی یان بۆ ویلایەتی قەزایی نێودەوڵەتی ئەمەش نەک تەنها لەلایەن وڵاتە یەکگرتووەکانەوە بەڵکو لەلایەن زۆربەی وڵاتانی ئەوروپای ڕۆژاوایشەوە زۆربەی وڵاتانی تریش لە کۆبوونەوەی لوتکەی هزار ساڵەی نەتەوە یەکگرتووەکاندا لە نیویۆرک لە سێپتامبری دوو هەزار پشتگیریان لێکردن لەم بارەیەوە. لە نەوەدەکانی سەدەی بیستەمدا وڵاتە یەکگرتووەکان دەستی دایە چوار کردەی سەربازی مرۆیی لە سۆماڵ و هایتی و بۆسنیا و کۆسۆڤا دوو کردەی تریش وڵاتانی تر سەرکردایەتیان کردن لە تەیموری ڕۆژهەڵات بە سەرکردایەتی ئوسترالیا و لە سیرەلیۆن بە سەرکردایەتی بریتانیا هەموو ئەو دەستێوەردانەش جگە لەوەی کۆسۆڤا ڕەزامەندی نەتەوەیەکگرتووەکانیان لەسەر بوو. لە هەمان کاتدا ئەو چەمکی دەوڵەتی نەتەوەیەی هەتا ئەمڕۆ باوە ئەوە گۆڕانی بەسەرا دێ هەموو وڵاتێک بۆ خۆگونجاندن لەگەڵ فەلسەفەیەکی باو خۆی بە نەتەوە دانێ، بەڵام لە ڕاستیدا ئەگەر بگەڕێنەوە بۆ مانای چەمکی نەتەوە لە سەدەی نۆزدەیەمدا کە نەتەوەی بە یەکێتی زمان و کولتوور دانا، هەموویان وەها نین. لە دەستپێکی هەزارەی نوێدا هیچ کام لە زلهێزەکان ئەو پێناسەیەیان بەسەردا ناچەسپێ، بێجگە وڵاتە دیموکراتیەکانی ئەوروپا و ژاپۆن ئەوەتا چین و ڕوسیا کۆکەرەوەی چەندین ڕەگەز و نەتەوەن وێڕای خەسڵەتی فرەئەتنیکیان وڵاتە یەکگرتووەکانیش پەیتا پەیتا ناسنامەی نەتەوەیی و فرەئەتنیکی پارسەنگی یەکترەکە لە ناوچەکانی تری جیهانیشدا دەوڵەتی فرەئەتنیک یاسای زاڵە هەمیشەش یەکگرتوویی ئەو دەوڵەتانە لەلایەن ئەو کۆمەڵە ئەتنیکییە ناوخۆییانەوە ڕووبەڕووی مەترسی ئەبێتەوە کە هەوڵ بۆ ئۆتۆنۆمی یان سەربەخۆیی ئەدەن بەپێی بنەماکانی هەردوو سەدەی نۆزدەهەم و بیستەمی تایبەت بە نەتەوە و مافی چارەی خۆنووسین. بگرە تەحەدای فرەئەتنیکی لە ئەوروپادا بریتییە لە نزمبوونەوەی ڕادەی مناڵبوون و برەوسەندنی دیاردەی کۆچ. دەوڵەتە نەتەوەییە مێژوویەکان ئێستا هەست بەوە ئەکەن کە قەبارەیان بۆ ئەوە ناشێ ڕۆڵێکی سەرەکی لەسەر ئاستی جیهاندا بگێڕن. بۆیە کەوتوونەتە گردبوونەوە لە یەکەی سیاسی فراوانتردا. هەتا ئێستاش یەکێتی ئەوروپا سەرتاپا گیرترین گوزارشتە لەم سیاسەتە. بەڵام گردبوونەوەی ئینتیقالی تری هاوچەشن لە نیوەی ڕۆژاوای گۆی زەوی لە دەرکەوتندان، وەک دامەزراوەی ڕێکەوتننامەی بازرگانی ئازاد لە ئامریکای باکوور، نافتا، و مێرکوسور لە ئامریکای باشوور و یەکێتی نەتەوەکانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیا، ئاسیان، هەروەک بێرۆکەیەکی سەرەتایی لەبارەی دامەزراندنی ناوچەیەکی بازرگانی ئازاد بە سەرپەرشتی ژاپۆن و چین بە هاوبەشی سەری هەڵداوە. هەریەکێک لەم یەکە نوێیانە لەو کاتەدا کە ناسنامەی خۆی دیارییەکە، خۆ جوداکردنەوە لە هێزە باڵادەستەکانی ناوچەکە، پاڵی پێوە ئەنێت ئەمەش هەندێک جار بە بێ ئاگایانە و زۆر جاریش بە ئەنقەست سەبارەت بە ئاسیان بۆ نمونە ئەبینین دژەکان چین و ژاپۆنن ڕەنگە هندیش بە تێپەڕینی کات بێتە ڕیزیانەوە سەبارەت بە یەکێتی ئەوروپا و بە مێرکۆسور ئەو دژە وڵاتە یەکگرتوەکانە ئەمەش لەو کاتەیشدا کە دوژمنایەتیە کلاسیکیەکان لە ناوە با ڕکابەری نوێی لێکەوێتەوە. لە کۆندا گۆڕانکاری زۆر لەمانە بچووکتر ئەبوونە هۆی هەڵایسانی جەنگی مەزن. بەڵکو لە سیستەمی نێودەوڵەتی ئێستایشدا جەنگ زۆر ڕووەدا. بەڵام هەرگیز لە یەکێک لەو جەنگانەدا دوان لە زلهێزەکان ڕووبەڕوو نەبوونەتەوە، چونکە چاخی ئەتۆمی بایەخی ڕۆڵی هێزی لە پەیوەندی نێوان وڵاتە سەرەکیەکاندا وەک خۆی نەهێشتۆتەوە، هەتا سەرەتای چاخی ئەتۆمیش بەهۆی کێشەی پەیوەست بە زەویوزار و سەرچاوەکانی کەرەسەی خاو و سامانەوە جەنگ هەڵەگیرسا. لە چاخی نوێدا زەوی زۆرێک لە بایەخی خۆی وەکوو پێکهێنەری هێزی نەتەوەیی لە دەست داوە، چونکە پێشکەوتن لە بواری تەکنۆلۆژیادا پتر لە هەر پەلهاویشتنێکی ناوچەیی کە بە خەیاڵدا بێ بناغەیە بۆ هێزی دەوڵەت. ئەوەتا ئاستی دەرامەتی هاووڵاتی لە سەنگاپوورە کە هیچ سامانێکی نییە جگە لە زیرەکی گەلەکەی و سەرکردەکانی، زۆر بەرزترە لە ئاستی دەرامەتی هاووڵاتی وڵاتانێکی فراوانتر لە قەبارەدا و دەوڵەمەندتر لە ساماندا. بەشێکی ئەو سامانەیش سەنگاپورە بۆ بنیاتنانی هێزێکی سەربازی کاریگەر بەکاریهێنێ، لانیکەم لەسەر ئاستی ناوخۆ بۆ بەرگرتن لە نیازی پلانەکانی دراوسێ تەمادارەکانی. ئیسرائیلیش خۆی لە بارێکی هاوشێوەدا ئەبینێتەوە. چەکی ئەتۆمی مەترسی هەڵایسانی جەنگی لە نێوان ئەو وڵاتانەدا کەمتر کردۆتەوە کە ئەو چەکەیان هەیە، هەرچەندە ئەم گوتەیە ئەگەر چەکی ئەتۆمی هەر لە بڵاوبوونەوەدا بێ، لەو وڵاتانەدا کە هەڵوێستی جیاوازیان دەربارەی ژیانی مرۆڤ هەیە یان هەست بە کاریگەرییە کارەساتبارەکانی ناکەن، وەک خۆی نامێنێ. هەتا پێش دەرکەوتنی چەکی ئەتۆم، وڵاتان بۆیە بە بەرەو جەنگ ملیانەنا چونکە دەرەنجامەکانی شکست یان سازش لە دەرەنجامەکانی خودی جەنگ خراپتر بوون. ئەم جۆرە لێکدانەوەیەش ئەوروپای بەرەو خەرجکردنی تەواوی سامانەکانی برد لە جەنگی جیهانی یەکەمدا بەڵام ئەم هاوکێشەیە بەسەر وڵاتە ئەتۆمیەکاندا پیادە نابێ مەگەر تەنها لە هەل و مەرجێکدا تەواو تایدا ناومێت ببن. بە پێی بیرکردنەوەی زۆربەی سەرکردەکانی وڵاتانی سەرەکی خاوەن چەکی ئەتۆمی پێچێ وێرانکاریەکانی جەنگێکی ئەتۆمی زۆر لە دەرەنجامەکانی سازش و لەوانەیە لە دەرەنجامەکانی شکستیش کارەسات بارتر بن. دژەیی ئاشکرای چاخی ئەتۆمیش لەوەدا دەرەکەوێ کە لە بەرامبەر گەشەسەندنی توانا ئەتۆمیەکان و بە دوایدا بەدەستهێنانی هێزێکی سەرتاپای مەزن پاشەکشەیەکی حەتمی لە ئارەزووی بەکارهێنانی ئەو چەک و هێزەدا ڕووەدا. هەموو شێوەکانی تری هێزیش لە هەڵچووندان، لایەنەکانی هێز هەتا کۆتایی جەنگی جیهانی دووهەمیش تا ڕادەیەک بەیەکداچوون، ئەو کاتەی پێکهاتە جیاجیاکانی ئابووری و سەربازی و سیاسی یەکتریان تەواوکرد، عەرەبستانی سعودی بۆ نموونە یان سەرەڕای سستی کایە ئابووریەکەی بەڕوونی برە و بەهێزیکی سەربازی مەزن بدا بڕوانە یەکێتی سۆڤەتی پێشوو. وا پێشبینیەکرێ ئەو هێڵە جیاجیایانە لە سەدەی بیست و یەکەمدا جارێکی تر یەک بگرنەوە، چونکە چارەنووسی یەکێتی سۆڤەت ئەوەی دەرخست کە تەرکیزکردنی یەک لایەنانەی سەر هێزی سەربازی، ناکرێ بەردەوام بن، بە تایبەتیش لە سەردەمی شۆڕشی ئابووری و تەکنۆلۆژی گرێدراو بە ئامرازەکانی گەیاندنی ڕاستەوخۆ کە کەلێنێکی قووڵی ئاستەکانی گوزەران ئەگەیەنێتە هەموو ماڵێک لە سەرتاسەری جیهاندا. وێڕای ئەوەش زانیارییەکان لە تەمەنی تەنها یەک نەوەدا بازێکیان داوە کە لە تێکڕای زانستە کەڵەکەبووەکانی سەر لەبەری مێژووی لەوەو پێشی مرۆڤایەتی ڕەتیان دا. کۆمپیوتەر و ئەتەرنێت و بواری تەکنۆلۆژیای زیندوی برەوسندویش ئاسۆیەکی وەهایان بە تەکنۆلۆژیا بەخشیوە کە هیچ کام لە نەوەکانی پێشتر هەر بە خەیاڵیان دەرنەهاتووە. سیستەمی پێشکەوتوی فێرکردنی تەکنۆلۆژیاش بۆتە پێداویستێکی هێزی دوورخایەنی دەوڵەت. هەر ئەویش پایەکانی هێزی دەوڵەت و زیندویی مسۆگەرەکات و بەبێ ئەو هەموو جۆرەکانی تری هێز ئەتوێنەوە و نامێنن. بە جیهانی بوون هێزی ئابووری و تەکنۆلۆژیای بە هەموو جیهاندا بڵاو کردوێتەوە. ئامرازەکانی گەیاندنی ڕاستە و خۆش بوونەتە هۆی ئەوەی بڕیارەکانی هەر ناوچەیەک ببەسترێنەوە بەو بڕیارانەی لە شوێنەکانی تری جیهان دەرەچن. هەروەک بە جیهانی بوون، گەشەیەکی لێکەوتۆتەوە لەوەو پێش وێنەی نەبووە، ئەگەرچی ئەو گەشە سەندنە بە شێوەیەکی چوون یەک نییە لە هەموو شوێنەکاندا. ماوەتەوە ئەوە بزانین کە ئایە ئەو بە جیهانی بوونە بە هەمان شێوەی گەشە سەندنەکە ڕۆچوون و دابەزینیش خێراتر ئەکا تا بوار بۆ ڕوودانی کارەساتێکی جیهانی بڕەخسێنێ، ڕەنگیشە بە جیهانی بوون کە لە ڕاستیدا شتێکی حەتمییە، ببێتە هۆی سەرهەڵدانی هەستکردنێک بەبێ توانایی سەبارەت بەوەی ئەو بڕیارانەی کاریگەرییان لەسەر ژیانی ملیۆنەها کەس هەیە لەژێر کۆنترۆڵی سیاسەتە ناوخۆییەکان دەربچن. مەترسییەکیش هەیە سەبارەت بەوەی ئاڵۆزییەکانی کایەی ئابووری و تەکنۆلۆژیا پێش توانا سیاسییە هاوچەرخەکان بکەون و بەسەریاندا زاڵ بن.